ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. ئەڵلقەی بیست و سێ بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا لە باسی ئەو نەخۆشیانەدا بووین کە بۆ هۆی گۆڕانی کەش و هەواوە تووشی ئەو مسلمانانە هاتبوو کە کۆچیان کردبوو بۆ مەدینە و دواتر پێغەمبەر درودی خی لەسەر بێ نزای بۆ کردن کە خوای گەورە مەدینەیان لا خۆشەویست بکا و و ڕێز و خۆشەویستی ئەو شارەیان لە ناخدا بڕوێنێ دواتر مسلمانەکان ئەوەندە بێهێز بوون کە بە پێوە نیان دەتوانی نوێش بکەن بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیەدا لەسەر ئەو بابەتە بەردەوام دەبین عبدوڵای کوڕی ئەمری کوڕی ئاز ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی گەیشت نە شاری مەدینە تووشی لەرزوتا و نەخۆشی شاری مەدینە بوون هەتا تەواو نەخۆشیەکە هەراسانی کردبوون و ناڕەحەت بووبوون بەڵام خی گەورە ئەو هەموو نەخۆشی و ناڕەحەتیەی لە پێغەمبەر درودی خی لەسەر بێ دوور خستبووەوە ئەو مسلمانانە ئەوەندە ناڕەحەت بوون کە نەیان دەتوانی بە پێوە نوێژەکانیان ئەنجام بدەن و تەنها دەیانتوانی بە دانیشتنەوە بیکەن پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕۆژێک هات بۆ لایەن بینی ئەوان بە دانیشتنەوە نوێژەکانیان دەکرد بۆیە پێی فەرمونون بزانن نوێشکردن بە دانیشتنەوە وەک نیوەی نوێشکردنە بە پێوە واتە نیوەی پاداشتەکەی بۆ دەنووسرێت مسلمانان تەنها خوا دەزانێت چەندە ناڕەحەت بوون بەڵام لەبەر بەرەکەتی نوێژەکە بۆ ئەوەی ئەو سەروەری و پلە بەرزێ بۆ خۆیان مسۆگەر بکەن هەمویان گورج هەستان بە ناڕەحەتی هەوڵیاندا کە نوێژەکانیان بە پێوە بکەن پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەردەوام دوعای دەکرد و لە خوای گەورە دەپاڕایەوە کە هەموو جۆرێکی حەوانەوە دابین بکات بۆ هاوڵەکانی لە شاری مەدینە تا ئەوە بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوعای کرد و فەرمووی خوای پەروەردگار بەرەکەت بکەیتە ناو شاری مەدینەوە دوو ئەوەندەی ئەو بەرەکەتەی کە خستوتەتە ناو شاری مەککەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ مژدەیدا بۆ مسلمانە کۆچکارانە کە ئارام گربن لەسەر ئەو ناڕەحەتی ناو شاری مەدینە کە خاوەنی پاداشتێکی گەورن لە دوا ڕۆژدا ئەویش بەهۆی داواکردنی پێغەمبەر درودی خی لەسەر بێ لە خی گەورە بۆ ئەو کەسانەی کە خۆگر بوون لەسەر ناڕەحەتی ژیان و گوزەرانی ناو شاری مەدینە ئەبوو هوڕێرا ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی هەر کەسێک ئارام گربێت لەسەر ناڕەحەتیەکانی ناو شاری مەدینە من تکاکار دەبم بۆی لە قیامەتدا لای خوای گەورە هەروەها پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لە خوای گەورە کرد کە هەمان پیرۆزی شاری مەکە ببەخشێت بە شاری مەدینە و ببێت بە جێگەیەکی ئارام و بێترس وەک شاری مەکە ئیمامی علی ڕزای خی لەسەر بێ دەیگەڕێتەوە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی شاری مەدینە حرام کراوە لە نێوان بەرزایەکانی عیر تاکو و بەرزاییەکەی ثەور هەر کەسێک ئاشووبێک بنێتەوە لە ناو شاری مەدینەدا یان ئاژاوە چێک داڵدە بدات نەفرینی خوا و فریشتەکان و خەڵکانی لێبێت خی گەورەش تەوبەیان لێ قوبول ناکات کە ببێتە هۆی پاککردنەوەی گوناهەکانیان دیارە ئەمەش بۆ ئەوەی بارودۆخی شاری مەدینە وردە وردە هێور بێتەوە و دوور بێت لە پیلانی جوولەکەکان کە لە چواردەوری شاری مەدینەن و چینی دووڕوەکان و هاوبەش پیداکاران کە هێشتا مسلمان نەبووبوون و هۆزەکانی چواردەوری مەدینە و پیلانی دوژمنانی سەرسەختی مسلمانانی دوور لە شاری مەکە پێغمبەر درودی خی لەسەر بێ لە هەندێ ڕێنمویدا بۆ مسلمانان لە ناو شاری مەدینەدا ڕوونی کردەوە سەبارەت بە چەک هەڵگرتن و بڕینی دار و درەخت ئەبوو سعیدی خدری ڕزای خی لەسەر بێ دەیگێڕێتەوە کە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی من حرامم کردووە لە شاری مەدینەدا لە نێوان هەردوو بەرزاییەکەیدا هیچ کەسێک بۆی نییە خوێنی تیا بڕژێت یاخود چەکی تیا هەڵبگرێت بۆ کوشتار کەس بۆی نییە دارێکی لێ بشکێنێت مەگەر بۆ ئاژەڵەکەی نەبێت ئەم شارە ئەوەندە بەڕێزە کە خی گەورە خۆی نازناوی تابەی لێناوە واتە پاک و چاک لە ناو شارەکانی دنیادا تەنها ئەو شارە بەڕێزترین شارە لە دوای شاری مەکە وەکو جابر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی خی گەورە ناوی مەدینەی ناوە تابە شاری مەدینە ئەوەندە شارێکی بەڕێزە چی خراپەکارێک یان فاسقێک لە ناویدا هەبێت لە خۆی دوور دەخاتەوە و دەری دەکات ئەبوو هوڕێرە ڕەزای خوای لەسەر بێت دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ڕۆژی قیامەت بەرپا نابێت تا مەدینە خراپکارەکانی لە خۆی دوور نەخاتەوە و وەکو کوورەیەک کە هەرچی ژەنگە لە ئاسنی دوور دەخاتەوە ئەم شارە بەڕێزە هەرگیز درم و نەخۆشی خراپەکانی وەک تاعون ڕووی تێناکات بەڵکو دەجای ئاخر زەمانیش ناتوانێت بچێتە ناو ئەو شارەوە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی لەسەر هەموو بەرزاییەک لە بەرزاییەکانی شاری مەدینە فریشتەیەک هەیە بۆ پاراستنی لە نەخۆشی تاعون و دەجال ناچێتە ناو شاری مەدینە کۆچکاران یەک بە دوای یەک دەگەنە ناو شاری مەدینە ئەو مسلمانانەی کە لە ناو شاری مەکە مابوونەوە و کۆچیان نەکردبوو یاخود دەست بەسەر بوون لە ژێر ئەشکەنجە و ئازاری بێباوەڕانی قڕیشدا یاخود ڕێگەیان پێ نەدرا کە کۆچ بکەن بۆ شاری مەدینە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ یان ئەو کەسانەی کە کەسیان دەست ناکەوت تا ماوەی 450 کیلۆمەتر ببڕێت لەگەڵیاندا وەکو هاوڕەیەک و ڕێگەناسێک بەرەو شاری مەدینە ئەمانە سربەخۆ و بە تەنها نیان دەتوانی کۆچ بکەن یەکێ لەو کەسانە سەودەی کچی زەمعە کە خێزانی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ هەروەها کچە بەڕێزەکانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ فاتیمە و ئوم کەلثوم و خێزانی ئەبوو بەکر و دایەنەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە ناوی ئوم ئەیمەن بوو و ئەسمائی کچی زەیت سەبارەت بە کۆچکردن و گەیشتنی ئەم بەڕێزانە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ عیشە ڕزای خوای لێبێ دایکی ئیمانداران بۆمان دەگێڕێتەوە و دەفەرموێت کاتێک ئەبوبەکر کۆچی کرد لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ بۆ شاری مەدینە ئێمەی بەجێهێشت کاتێ گەیشتە ناو شاری مەدینە زەید و ئەبوو ڕافعی خزمەتکاری نردەوە بۆ مەکە و 500 درهەمیشی پێدان تاوەکوچیان پێویست بێت لە ئاژەڵ و شتومەکی تر پێی بکڕن باوکم ڕێگەناسەکەی خۆی و پێغەمبەری درودی خوای لەسەر بێ گەڕاندەوە بە سێ وشترەوە کە ناوی عەبدوڵای کوڕی ئوڕێقت بوو ئەو هێشتا مسوڵمان نەببوو نامەیەکی ئاڕاستەی عەبدوڵای کوڕی کرد و فەرمانی پێکرد کە دایکم واتە خێزانی ئەبوبەکر کە ناوی ئۆم ڕومان بوو لەگەڵ من و ئەسمائی خوشکم هەڵگرێت و ڕەوانەی شاری مەدینەمان بکات عەبدوڵا و ئەبوو ڕافع و زەیت هەرسێکیان بەیەکەوە کەوتنە ڕێت تا گەیشتە قەدید لەوێ زەید بە 500 درهەمەکە سێ وشتری کڕی و ئەجا هەمویان پێکەوە چوونە ناو شاری مەکەوە بینیان کە تەڵحە دەیەوێت کۆچ بکات لەگەڵ خێزانی ئەبوو بەکردا ئینجا هەمویان پێکەوە زەید و ئەبوو ڕافع و فاتیمە و ئوم کەلثوم و سەودە و ئوم ئەیمەن و ئوسامە بەڕێکەوتن عیشە ڕزای خی لەسەر بێ بەردەوامە لە گێڕانەوەکەی و دەفەرمێت لە ڕێگەدا بە هەورازێکی سەختدا ڕۆیشتین منیش سواری وشترێکی بەهێز بوو بووم و سڵەمیەوە وەخت بوو بکەومە خوارەوە کە دایکم منی بینی لە دوورەوە خەمی بوو واللهی هەرگیز لە بیرم ناچێتەوە کە دەیوت ئەی بووکەکە ئەی بووکەکە مەبەستی ئەوە بوو کە دەستگیرانی پێغەمبەر بووم درودی خی لەسەر بێ منیش لغاوەکەیم گرت و یەکێک وتی واللهی نابینم لغاوەکەی گرتبێت ئەوەندەم زانی وشترەکە وەکو یەکێک وەستا بێت لە ژێریدا و بیگرێت وەستا و منیش لی نەکەوتمە خوارەوە ئینجا بەیەکەوە هاتین تا گەیشتینە ناو شاری مەدینە لەو کاتەدا پێغمبەر درودی خی لەسەر بێ مزگەوتەکەی خۆی دروست دەکرد و هەندێک حجرە و ژووری لە پەنا مزگەوتەکەیدا دروست دەکرد بۆ خۆی و خێزانەکانی یەکێک لەو هاوڵە بەڕێزانەی کە دەرفەتی نەبوو بۆ کۆچکردن بەرەو شاری مەدینە هاوڵی بەڕێز سوهەی بوو ڕزای خی لەسەر بێ کە توانی ڕێگە بۆ خۆی خۆش بکات و بکەوێتە ڕێ سوهیب خۆی بەسەرهاتەکەیمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت کاتێ پێغمبەر درودی خی لەسەر بێت چوو بۆ شاری مەدینە بە هاوڕێتی ئەبوو بەکر منیش ویستم کە بچم لەگەڵیاندا ئەوە بوو گەنجانی قوڕیش ڕێگەیان پێگرتم ئەو شەوە هەر خەوم لێ نەکەوت و بۆ هەلێک دەگەڕام کە ئەوان خەویان لێبکەوێت یان لاچن لەسەر ڕێگەکەم تا منیش بتوانم دەرچم ئەوان منیان دەبینی و لە نێوان خۆیاندا دەیانوت خوا سەرقاڵی کردووە بەسکی خۆیەوە واتە تووشی ژانسک و سکچوون بووە بۆیە خەوی لێ ناکەوێت لە ڕاستیدا من تووشی ئەوە نەهاتبووم وەستام تا ئەوەی خەویان لێکەوت ئینجا منیش دەرچووم و هەندێ لەوانم پێگەیشتەوە کە دەیانویست بمگرنەوە و بە دوامدا دەهاتن منیش پێم وتن ئایا هەندێ ئۆقی ئاڵتونتان بدەمێ لەگەڵ هەندێ جلی ئاوریشمی سەیرانی چاک ڕێگەم بۆ چۆڵ دەکەن تا بچم بۆ شاری مەدینە ئایا پەیمانم مەدەنێ کە کەس نێت بە دواندا و ڕێگریم لێ نەکەن ئەوانی شووتیان وەرە لەگەڵماندا با بزانین ئۆخی ئاڵتونەکەت لە کوێیە منی شوێنیان کەوتم بۆ ناو شاری مەکە وتم لە ژێر کۆڵەکەی ئەم دارەدایە ئادەی هەڵیکەنن کاتێکە هەڵیان کەند ئۆقی ئاڵتونەکانیان دۆزیەوە و پێم وتن بچن بۆ لای فلان ئافرەت بە فلان ناونیشان و بڵێن دووجلە چاکەکەی سوهیب کە لای تۆێ بمان دەرێ ئنجا ڕێگەیان پێ نەگرتم و منیش بە ڕێ کەوتم تا گەیشتمە ناو شاری مەدینە کاتێ هەر لە دوورەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ منی بینی فەرمووی ئەی باوکی یەحیا بازرگانیەکەت قازانجی کرد سێجار ئەمەی دووبارە کردەوە واتە قازانجت کرد کاتێ سامانەکەت فرۆش بەوان و بەهشتی خوات بۆ خۆت مسۆگەر کرد بە کۆچکردنت بۆ شاری مەدینە منیشوتم واللهی بڕواناکەم کەس ئەم هەواڵی بە تۆ ڕاگەیان دەبێت چونکە من یەکەم کەسم کە دەگەمە لای تۆ تەنها جبریل ئەو هەواڵی پێ ڕاگەیاندویت لە ڕیواەتێکی تردا لە ئایکریمەوە ڕزای خی لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت کاتێک کە سۆهەی بویستی کۆچ بکات بەرەو شاری مەدینە هەندێک لە مەکەیەکان شوێنی کەوتن و ئەویش تیرەکانی لە کیفەکەی دەرهێنا و ڕیزی کردن ژمارەیان چل تیر بوو ڕووی تێکردن و پێیوتن هیچ یەکێ لە ئێوە ناگاتەوە بە من تا ئەو تیرانە نەخەمە ناو لاشەیەوە اینجا کە تیرەکانم تەواو بوو دەست دەدەمە شمشێرەکەم و ئێوەش دەزانن کە من پیاوی ئەو کارم بەڵام من دوو دوکانی ئاسنگەریم بەجێهێشتووە لە دوای خۆم هەندێ لە باوەڕداران خۆیان کڕیوەتەوە لە خوا بەوەی کە ماڵ و گیانی خۆیان بەخشیوە بە خوا و خوای گەورە ڕەزامەندی خۆی و بەهەشتیان بە نسیب دەکات سهیب دەفەرمێت گەیشتمە لای پێغەمبەر درودی خی لەسەر و لە دوورەوە کە منی بینی فەرمووی بەڕاستی کڕینەکەت قازانجی گەورەت لێ کردووە و سێجار ئەمەی دووبارە کردەوە و لە قنوت و دوعاکانیدا پێغەمبەر درودی خی لەسەر بێت دەپاڕایەوە بۆ ئەو مسلمانە چەساوە و ژێردەستانەی کە ناتوانن ڕزگاریان بێت وەکو ئەو بەڕێزانەی کە خۆیان سەرفراز کردووە و کۆچیان کردووە بۆ شاری مەدینە ئەبوو هوڕێرە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ کاتێک کە سەری بەرز دەکردەوە لە ڕکاتی کۆتایی نوێژەکانیدا دەی فەرموو خی پەروەردگار عیاشی کوڕی ئەبی ڕەبی عڕزگار بکە خی گەورە سەلەمەی کوڕی هیشام ڕزگار بکە خی گەورە وەلیدی کوڕی وەلید ڕزگار بکە خوای گەورە باوەڕدارە چەوساوەکان ڕزگار بکە و سزای خۆت تونتر بکە لەسەر مۆزێر واتە قوڕیش و چواردەوری و گرانیشیان بەسەردا بهێنە وەک گرانیەکە یوسف سەلامی خوای لەسەر بێ ئەوە بوو خوای گەورە ئەو مسلمانە بە ڕێزانی ڕزگار کرد لە چەسانەوە و ژێر دەستەی کەتیای بوون عەبدولمەلیکی کوڕی ئەبوبەکر ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرمێت عەیاش و سەلەمە و وەلید لە کافرەکان هەڵاتن و بەڕێکەوتن بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ خۆم بینیم کە عیاش و سەلەمە هەردووکیان سواری پشتی یەک وشتر بووبوون وەلیدیش لە دواوە وشترەکەی بۆ لێ دەخڕین هەر لەو ساڵەشدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دایکی ئیمانداران عیشەی کچی ئەبوو بەکری گواستەوە واتە ساڵی یەکەمی کۆچی لە مانگی شەوالدا. وەرگرتنی بەیعەت لە ئافرەتان. کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە لە دوای وەرگرتنی بەیعەتی عقبەی یەکەم و دووەم لە پیاوانی ناوشار لە هەندێ ڕیواەتدا هاتووە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ پەیمان و گفتی لە ئافرەتانی ناو شاری مەدینەش وەرگتووە کە گوێڕایەڵی خی گەورە بکەن و ئاینی خوا لە ناو خۆیاندا دامەزراو بکەن و هیچ شتێک نەکەن کە خوای گەورە لێی حەرام کردوون لەو ڕیوایەتانەش یەکەم ڕیوایەتەکەی ئوم عتیکە کە دەیگێڕێتەوە و دەفەرمێت کاتێک کە پێغمبەر درودی خی لەسەر بێت گەیشتە ناو شاری مەدینە ئافرەتە ئەنساریەکانی کۆ کردەوە لە ماڵێکدا و ئیمامی عمەری ناردەلامان لەبەر دەرگاکە وەستا و نەهاتە ژوورەوە سەلامی لێکردین و ئێمەش وەڵامی سەلامەکەیماندایەوە و فەرمووی من نێرراوی پێغەمبەری خوام درودی خوای لەسەر بێ ئێمەش وتمان مەرحەبا و پێشوازی لە پێغەمبەری خوا و نێرراوەکەی ئینجا ئیمامی عمر فەرمووی پەیمانم بدەنێ بە هیچ جۆرێ هاوتا و هاوبەش بۆ خوا بڕیار نەدەن زینا نەکەن و منداڵەکانتان نەکوژن بوختان نەکەن و گوێڕایەڵی پێغەمبەر بکەن درودی خوای لەسەر بێ وتیان بەڵێ پاشان ئیمامی عمر ڕزای خوای لەسەر بێ دەستی درێژ کرد و ئێمەش دەستمان لە ماڵەکەوە درێژ کرد و ئینجا ئیمامی عمر فەرمووی خویە شاهد بە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمانی پێکردین کە لە ڕۆژی جەژندا خۆمان و سرجەم ئافرەتانی شاری مەدینە هەتا ئەوانەشی کە نوێژیان لەسەر نییە پێکەوە بین بۆ ئەو بەری شاری مەدینە بۆ ئامادەبوونی مەراسیمی نوێژی جەژن ئاگداری کردینەوە کە جمعەمان لەسەر نییە و هەر لەوێدا نەهی لێکردین کە شوێن جەنازە بکەوین. دووهەم، ڕیوایەتەکەی ئوم ئەیمەن کە دەفەرموێت، هاتمە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ کۆمەڵێک ئافرەتدا کە بەیعەتی بدەینێ وتمان ئەی پێغەمبەری خوا بەیعەتت دەدەینێ کە بە هیچ جۆرێک هاوبەش بۆ خوا بڕیار نەدەین و دزی نەکەین و زینا نەکەین منداڵەکانمان نەکوژین و بوختان نەکەین و لە هەموو کارێکی چاکەدا سەرپێچی نەکەین کە ئەمەمان وت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، بەڵێ ئەوا بەیعەتتان لێ وەردەگرم، بەڵام لەو شتانەی کە لە تواناتاندا هەیە و بە گوێرەی تواناتان، ئێمەش وتمان، خوا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە بەزەییترن لە نەفسی خۆمان بۆ خۆمان، ئەی پێغەمبەری خوا دەستت بێنە تا بەیعەتت بدەینێ، چونکە بەیعەت، بە دەست خستنە ناو دەست دەبێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی من تەوقە لەگەڵ ئافرەتاندا ناکەم و قسەکردنم بۆ یەک ئافرەت وەکو قسەکردنم وایە بۆ سەد ئافرەت بۆیە ئایشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ژیانیدا دەستی بەر ئافرەتێک نەکەوتووە کە حەڵال نەبوو بێت بۆی جگە لەم مەرجانەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەیعەتی لەسەر وەرگرتووە لە ڕیواەتەکەی ئوم ئەیمەندا هاتووە کە دەفەرمێت ئومەیمە هات کە بەیعەت بدات لەسەر ئیسلام پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو بەیعەتت لێ وەردەگرم بەوەی کە بە هیچ جۆرێک هاوبەش بۆ خوا بڕیار نەدەیت و پاشان لە کۆتاییدا فەرمووی وە شین و شەپۆڕ و واوەیلا نەکەیت لە کاتی موسیبەتدا ڕوت و قوتیەکەی زەمانی جاهیلیش نەکەیت و لێی دوور بیت لە ڕیوایەتێکی تردا سەلمای کچی قەیس دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ پەیمانی لە من و هەندێک ئافرەتانی ئەنسار وەرگرت لەسەر ئەوەی کە فێڵ لە مێردەکانمان نەکەین بەڵام ئێمە کە گەڕاینەوە لە ناو خۆماندا وتمان با بگەڕێینەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ تا پرسیاری لێ بکەین کە فێڵکردن لە مێردەکانمان چییە؟ گەڕاینەوە و پرسیارمان لێ کرد ئەویش لە وەڵامدا فەرمووی فێڵکردن لە مێردەکانتان ئەوەیە کە سامانەکەی بە دیاری و بەخشین بدەنە کەسانی تر بەبێ ئاگاداری و مۆڵەتی ئەو لەدایکبوونی یەکەم منداڵی مهاجیرەکان سەرەتا بەگەیشتنی ئەو کۆچکارە بەڕێزانە بۆ شاری مەدینە جوولەکەکان کەوتنە پڕوپاگەندە دروستکردن دژیان بەتایبەتی پڕوپاگەندەی ئەوەیان بڵاو دەکردەوە کە سیحریان کردووە لە کۆچکاران و منداڵیان نابێت و بۆیان نامێنێت چونکە ئەوانی جوولەکە سیحریان لێکردوون بۆ ئەوەی نەوەیان زیاد نەکات یاخود نەمێنن لە شاری مەدینەدا سەرفراز نەبن و شکۆمەندی و باڵادەستی تەنها بۆ جوولەکەکان بێت بەم شێوەیە خی گەورە ئەو پڕۆپاگەندەی بە درۆخستنەوە و منداڵی بەخشیە کۆچکاران و یەکەم منداڵ کە لەدایک بوو کە ناوی زوبێری کوڕی عەوام بوو. ئەسمائی کچی ئەبوبەکری خێزانی زوبێر دەیگێڕێتەوە کە چۆن عەبدوڵڵا لەدایک بووە و دەفەرموێت، عەبدوڵڵا لە سکمدا بوو کە بەڕێ کەوتین لە شاری مەککەوە بەرەو شاری مەدینە. وەختی ئەوەم بوو کە منداڵم ببێت. بەڵام لە ڕێگەدا نەم بوو تا گەیشتینە ئەو بەری شاری مەدینە ئینجا عەبدوڵام بوو سەرەتا بردم بۆ خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەویش خستە ناو باوەشی خۆی و داوای خورمایەکی کرد و هێنایان بۆی خورماکەی نەختێ جوی و هەندێ تفی مبارەکی خۆی خستە ناو دەمێەوە و هێنای بە مەڵاشوویدا یەکەم شتێک کە چووە دەمی عەبدوڵا تفی پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ هەروەها پێغەمبەر درودی خوای لەسەر داوای بەرەکەتی لە خوا کرد بۆ ئەم منداڵە عەبدوڵڵا یەکەم منداڵ بوو لە دایک بوو لە ئیسلامدا و بەڕاستی کۆچکاران زۆر پێی دڵخۆش بوون چونکە ئەوان پێیان وترابوو کە جوولەکەکان سحریان لێکردوون و منداڵیان نابێت یەکەم کەسیش کە لەدایک بوو لە ئەنساردا لە دوای هاتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و کۆچکارە بەڕێزەکان بۆ ئەو شارە پیرۆزە نوعمانی کوڕی بەشیر بوو کە یەکەم منداڵ بوو لەدایک بوو دوای هاتنی ئەوان بارودۆخی شاری مەدینە دوای گەیشتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ. پێش ئەوەی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێت بۆ ناو شاری مەدینە دوو لایەنی سەرەکی هەبوون لایەنی یەکەم عەرەبەکان کە دوو هۆز بوون ئەوس و خەزرەج کە شەڕ و ئاژاوەیەکی گەورە هەبوو لە نێوانیاندا و سەختترین شەڕیان شەڕی بوعاز بوو کە چەند ساڵێکی کەم پێش هاتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕووی دابوو کە ناودارەکانی هەردوو لا تایدا کوژرابوون تەنها دوو کەس لە سەرکردەکانیان لە ژیان دامابوون ئەوانیش عەبدوڵای کوڕی سەلول و ئەبو عامری ڕاهیب بوون کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ نازناوی فاسقی لێ نابوون لایەنی دووەم جوولەکەکان ئەو چینە سەرەکیە دەوڵەمەندە بوون کە نیشتەجێی مەدینە و دەوروبەری بوون و پێک هاتبوون لە کوڕانی بەن و قەینوقاع بەن و نەظیر و بەن و قوڕەیدا بە تایبەتی بەن و قەینوقاع کە گەڕەکێک بوو لە ناو شاری مەدینەدا و پیاوانی زۆر دەوڵەمەندی تیابوو کە بازرگانیان بە چەک فرۆشتنەوە دەکرد بە هاتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ عبدوڵی کوڕی سەلول و ئەبوو عامیری ڕاهب سەرکردایەتی و شکۆمەندی شاری مەدینیان لەدەست چوو چونکە وا بڕیاردرا بوو کە تاج دروست بکەن و عبدوڵا بکەن بە پاشا بەڵام کە پێغەمبەر درودی خی لەسەر بێهات خەڵکانی ئەو شارە بڵاوەیان لە دەوری ئەو دوانە کرد و ڕوویان کردە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەر ئەویشیان هەڵبژارد کە هاوڵی بەڕێزیان بێت و خۆشەویستیان بێ و هەمووشیان لە ژێر گوێڕایەڵی ئەودابن بەڵام جگە لەو مسلمانە بەڕێزانەی ئەنسار هەندێک کەس هەرما بوون لە ڕیزی پیاوانی ناو شاری مەدینەدا کە هەر هاوبەش پەیداکەر و مشریک بوون پێغەمبەر درودی خی لەسەر بێ بەگەیشتنی بۆ ناو ئەو شارە دەستی کرد بە بەرقەرارکردنی یەکەم دەوڵەتی ئیسلامی و پەیڕەوکردنی حوکمەکانی خوا و بە شارستانیەتی کردنی ئەو شارە گۆڕانکاریەکی بنەڕەتی لە هەموو چینەکانی ئەو شارەدا دروست کرد بە شێوەیەک گۆڕانکاریەکی وەهای بەخۆیەوە نەدی بوو شاری مەدینە وەکو هەموو شارەکانی تر هەندێ دابوو نەریتی خراپی تیا بڵاو بووەوە بەڵام بە هاتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەو دیاردانە بەرەو نەمان چوون چونکە خی گەورە حرامی کرد لە سەریان بۆ ڕوونکردنەوەی ئەو دوولایەنە ئیبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ پێغەمبەر درودی خی لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە ئەو شارە لە هەموو شارێک خراپتر بوو تەرازویان هەمووی ساختە و فێڵ بوو کاتێک کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە خەڵکی سەرپشتی وشترەکانیان بە جیا دەبڕی و گەر پارەیان پێ نەبواە دەیان فرۆشت یاخود دەهاتن دووگی مەڕەکانیان بە جیا دەبڕی و دەیان فرۆشت چونکە دڵیان نەدەهات مەڕەکانیان سربڕن و بیان فرۆشن پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەبارەت بەم مامەڵەیە فەرمووی ئەو پارچەیە کە دەبڕدرێت لە ئاژەڵێکی زیندوو وەکو مردارەوە بووایە واتە حەرامە کڕین و فرۆشتنی بەم شێوەیە گۆڕانکاری چاک و بنەڕەتی لە ژیان و گوزەرانی دانیشتوانی مەدینەدا ڕوویدا ئازیزان لێرەدا دەوەستین بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا چەند بەسەرهات و بابەتێکی تر سەبارەت بە بار و گوزەرانی شاری مەدینە دوای گەیشتنی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ ئێوەی بەڕێز و خۆشەویست دەگێڕینەوە. ئەڵقەی بیست و چوار بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا لە دوای ئەوەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە کۆمەڵێک گۆڕانکاری لە ژیان و گوزەرانی دانیشتوانی شاری مەدینەدا ڕوویدا برا ئەنساریەکان پێشوازیەکی جوانیان لە برا مهاجیرەکانیان کردن و بە جۆرێک کە خی گەورە هەڵوێستەکانی ئەوانی لە قورآانی پیرۆزدا تۆمار کردووە بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیشدا لەو بابەتەوە بەردەوام دەبین بەڕاستی ئەنسار و پیاوچاکانی نیشتەجێی مەدینە پێشوازیەکی ڕێک و پێک و گەورەیان کرد لە پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵە بەڕێزەکان بە جوانترین شێوە و بەرزترین خوڕەوشت مامەڵەیان لەگەڵ دەکردن تا ئەوان وا هەست بکەن کە لە ناو دۆست و خزمانی خۆیاندان و ئەوەندە شانازی و سەروەری بەس بێت بۆ ئەنسار کە خی گەورە دەربارەیان دەفەرموێت خوای پەروەردگار سەبارەت بە مامەڵەی خەڵکانی شاری مەدینە دەدوێت لەگەڵ موهاجیرین و ڕوونی دەکاتەوە کە ئەمە سیفەتەکانیانە یەکەم پێیان ناخۆش نییە کە ئەو برایانەیان هاتوون بەڵکو زۆریان پێخۆشە و زۆریشیان خۆش دەوێن دووەم بە هیچ جۆرێک بەغیلی و حەسوودی و ڕق لە دڵیاندا نییە بەرامبەر ئەو برا بەڕێزانیان کە کۆچیان کردو بۆ ناویان و چی خی گەورە پێی بەخشی بن ئەوان لەوان زیاتر پێیان خۆش بوو سێهەم ئەگەر نەشیان بێت ئەوە لەگەڵ نەبوونی خۆشیانەوە یارمەتیان دەدەن لەوەی کە هەیانە هەرچەندە کەمیش بێت ئەوەندە ئەو برایانیان خۆش دەوێت پێش خۆیانیان دەخەن و ڕازین کە خۆیان برسی بن و ئەو برا بەڕێزانیان برسی نەبن کە هاتوونەتە ئەو شارە بۆ بەرزکردنەوەی ئاینی ئیسلام. چاکترین نمونەی شکۆداری مسوڵمانانی ناو شاری مەدینەمان بۆ دەردەکەوێت لە مامەڵە و هەڵس و کەوتی سەعدی کوڕی ڕەبیعدا کە ئەنجامیدا لەگەڵ هاوەڵی بەڕێز عەبدوڕەحمانی کوڕی عوف کە دەوڵەمەندێکی شاری مەککە بوو سەروەت و سامانەکەی لێزەوت کرابوو تەنها خۆی کۆچی کردبوو بۆ مەدینە و هیچ شتێکی بۆ دەرنەچوو بوو بەسەرهاتی ئەم دوو هاوەڵە بەڕێزە ئەنەسی کوڕی مالیک ڕزای خۆی لەسەر بێ بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت کاتێک مهاجرە بەڕێزەکان گەیشتنە شاری مەدینە پێغەمبەر درودی خی لەسەر بێ برایەتی خستە نێوان عبدوڕحمان و سعدی کوڕی ڕەبیعەوە سعد بە عبدوڕحمانی وت هەموو ئەنساریەکانی ناو شاری مەدینە دەزانن کە من لە هەمویان پارەدارترم چی پارەم هەیە دەیکەم بە دوو بەشەوە نیوەی بۆ تۆ و نیوەی بۆ من دوو ژنیشم هەیە سەیریان بکە و کامیانت پێ باشتر بوو بۆت تەلاق دەدەم و کاتێک کە عیددەی بەسەرچوو بیخوازە بۆ خۆت با ببێت بە خێزانت و بیگوێزەرەوە نیوەی ماڵەکەم بۆ من و نیوەکەی تریش بۆ تۆ بەڵام عبدڕحمان فەرمووی خی گەورە بەرەکەت بخاتە ناو ماڵ و خێزانت و پێویستم پێیان نییە بازارەکەتان لە کوێ نیشانم بدە ئەویش بازاری بەن و قەین و قاعی نیشاندا ئەو ڕۆژە هەرچی کڕین و فرۆشتن هەبوو کردی و ئێوارە هاتەوە و هەندێ کەشک و هەندێ ڕۆنی پەیدا کردبوو لەو کاسپیەی کە کردبووی واتە جگە لەوەی کە خۆی لە بازار خواردبووی ئەوەشی لێمابەوە و هێنا بوویەوە دیسان بەیانی چەوە بۆ بازار و بەم شێوەیە هەتا ڕۆژێکیان هەندێ شوێنەواری زەردی پێوە دیار بوو کەوای دەگەیان کە ئەم پیاوە ژنی هێناوە بۆیە پێغمبەر درودی خی لەسەر بێ لی پرسی ئایا ژن تێناوە ئەویشوتی بەڵێ فەرمووی کێ تێناوە وتی ئافرەتێکی ئەنساریم هێناوە و گواستومەتەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ پێی فەرموو ئایا چەندت مارەی داوەتێ ئەوی ژووتی بە ئەندازەی یەک ناوک ئاڵتون اینجا پێغەمبەر درودی خی لەسەر بێ پێی فەرموو خی گەورە بەرەکەت بخاتە ئەو ژنەوە بۆت کە هێناوتە بەڵام خواردنی شایی دروست بکە ئەگەر شەکێکیش بێت کەواتە ئەم هاوڵە بەڕێزە هەرگیز ڕازی نەبوو مشەخۆر و تەمەڵ و سەربار بێ بەسەر جوتیارانی ناو شاری مەدینەوە هاوڵە بەڕێزەکانی پێغەمبەر درودی خی لەسەر بێ مشەخۆر و لات نەبوون بەڵکو پیاوی مەدان بوون لە کوشتتوکاڵ و بازرگانی و لە جەنگ و جیهادیشدا لەبەر ئەوە ئەم هاوڵە بەڕێزە هەوڵیدا لە ڕێگەی کڕین و فرۆشتنی بازاردا بژێوی ژیانی دابین بکات تا ئەوە بوو دیسان دەوڵەمەند بووەوە و تا کاتێ وەفاتی کرد هەژاری بەخۆیەوە نەدی ئیبن حەجەر دەفەرمێت کاتێ عەبدوڕەحمان وەفاتی کرد چوار ژنی هەبوو و ئەو میراتەی کە لەی بەجێ مابوو سێ ملیۆن و دو سەد هەزار دینار بوو بەم شێوەیە مهاجرین نەبار و نەسەربار بوون بەسەر برا ئەنساریەکانی ناو شاری مەدینەیان هەروەها برا ئەنساریەکانیشیان پیاوی مەدان بوون بۆ برا مهاجرەکانیان کە هاتبوون بۆ لایەن ئەوەندە ڕەوشت بەرز بوون تا ویستیان داواکاریەک پێشکەش بە پێغەمبەر درودی خی لەسەر بێ بکەن و وەکو ئەبوو هورێرە ڕزای خی لەسەر بێ بۆمان دەگەڕێتەوە و دەفەرمێت پێشنیارێکیان خستە بەردەم پێغمبەر درودی خی لەسەر بێ و داوایان کرد کە هەرچی دار خورما هەیە لە ناو شاری مەدینەدا پێغمبەر درودی خی لەسەر بێ بەشی بکات نیوەی بۆ مهاجرین و نیوەشی بۆ خۆیان بێت بەڵام پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕازی نەبوو پاشان ئەنساریەکان پێشنیاری ئەویان کردووتیان ئەوان با لە زەویەکانماندا یارمەتیمان بدەن و کە کاتی بەروبووم هات دەیکەین بە دوو بەشەوە لەگەڵیاندا مهاجرین ئەمەیان لا پەسەند بوو و زۆریشیان پێ باش بوو کە یارمەتیان بدەن تا بەروبوومەکە هاتە بەرهەم بیکەن بە دوو بەشەوە لە نێوانیاندا ئەنەس ڕزای خی لەسەر بێ سەبارەت بە وەفاداری پیاوانی ئەنساری مەدینە بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت دوای ئەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێ خی گەورە سەرفرازی و شکۆمەندی پێبەخشی لە شاری مەدینەدا و دەوڵەمەندی پێبەخشی لە دوای چەند غەزایەک ڕۆژێکیان پێغەمبەر درودی خی لەسەر بێ پیاوانی ئەنساری بان کرد و پێشنیاری ئەوەی بۆ کردن کە وڵاتی بەحرین سەرتاسەری خاکەکەی ببەخشێتە ئەنساریەکان. بەڵام ئەوان ئەوەندە بەڕێز بوون ڕازی نەبوون و وتیان ئەگەر ئەوەندەش بۆ برا کۆچکارەکانمان دابین دەکەیت ئەوە ڕازی دەبین و ئەگەر تایبەت بە ئێمەیە ئەوە ڕازی نابین بۆیە پێغمبەر درودی خی لەسەر بێ داوای لێخۆشببوون و بەزەی خی گەورەی کرد بۆ ئەنساریەکان لە پاداشتی ئەو چاکانەی کە کردویانە دەرهەق بە پێغمبەر درودی خی لەسەر بێ و مهاجرین پێغمبەر درودی خی لەسەر بێ بە وەفا و پێزان بوو بەرامبەر ئەو هەموو چاکەیی کە ئەوان کردیان لەگەڵ مسلمانان بۆیە وەسیەتی کرد هەر کەسێ بوو بە فەرمانڕەوای مسلمانان تا دەتوانێت با بە چاکی مامەڵە بکات لەگەڵ ئەنساردا تەنانەت خۆشەویستی ئەوانی کردوتە بەڵگەی باوەڕدارەتی هەموو مسلمانێک هەتا ڕۆژی قیامەت دێت وەکو ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی نیشانەی باوەڕدارێتی خۆشویستنی ئەنسارە و نیشانەی دووڕووی بغز و ڕق لێبوونە لە ئەنسار بەڕا دەیگەڕێتەوە کە پێغمبەر درودی خۆی لەسەر بێ فەرموویەتی ئەنساریەکان تەنها باوەڕدار خۆشی دەوێن و تەنها منافقینیش ڕقیان لێیانە و دەیان بغزێنێ و هەر کەسێ ئەنساری خۆش بوێ خی گەورەش ئەو کەسەی خۆش دەوێت هەر کەسێ ڕقی لە ئەنسار بێ خی گەورەش ڕقی لەو کەسەیە و دەیبغزێنێت لە ڕیواەتێکی تردا پێغمبەر درودی خی لەسەر بێ شاهێدی دەدات و دەفەرمێت خوا ئاگادارە کە ئێوە خۆشەویستترین کەسن لای من پێغمبەر درودی خی لەسەر بێ دوعای بۆکردن و فەرمووی خویە خۆش بیت لە ئەنسار و لە کوڕانی ئەنسار و لە کوڕانی کوڕانی ئەنسار لە ڕیواەتێکی تردا پێغمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت گەر خەڵکان هەمویان بە یەک شیودا بڕۆن و ئەنسار بە یەک شیوی تردا بڕات من شیوەکەی ئەنسار هەڵدەبژێرم و بە شیوەکەی ئەواندا دەڕۆم گەر کۆچکردن نەبوایە منیش پێم خۆش بوو پیاوێک بم لە پیاوانی ئەنسار هەروەها لە ئەنسی کوڕی مالی کەوەڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ مهاجرین لە مەدینە بوون هاتنە خزمەتی پێغمبەر درودی خی لەسەر بێ وتیان ئەی پێغمبەری خوا هیچ کەسانێ هەتا ئێستا بە چاو نەمان بینیوە کە لە دەوڵەمەندیاندا زۆر بەخشندە من و لە نەبوونیاندا ئەوەندە یارمەتی دەربن لە چاو خەڵکانی تر کە ئێمە چوینەتە ناویانەوە بەڕاستی چی مینەتی و ناڕەحەتی هەیە لە ئێمەیان دوور خستۆتەوە و لە هەموو دەستکەوت و خۆشیەکانیشاندا ئێمەیان بەشدار کردووە تا ترساوین لەوەی کە هەموو پاداشتێک ئەوان بۆ خۆیانی بەرن پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی تا ئێوە دوعاەن بۆ بکەن و بە چاکە باسییان بکەن ئێوەش هەر پاداشتان دەبێت بە ئەندازەی ئەوان پێغمبەر درودی خی لەسەر بێ برایەتی خستە نێوان نیشتەجێبووانی ناو شاری مەدینە و پیاوە مهاجرەکانی ناو شاری مەکە و برایەتیەکی ئەوتۆ بوو کە گەیشتە سنووری ئەوەی کەمیرات ببن لە یەکتری ئیبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت مهاجرین هاتن لە لای پێغمبەر درودی خی لەسەر بێ لە شاری مەدینە لەو کاتەدا میراتیان وەردەگرت لە برا ئەنساریەکانیان والذین عقدت ایمانکم فآتوهم نصیبهم ان الله کان علی کل شیء شهیدا ئەو ئایەتەی نەسخ کردەوە بە ئایەتی والذین عقدت ایمانکم واتە میراتگری نەما لە نێوان مهاجرین و ئەنصاردا تەنها برایەتی مسلمانانە نەبێت ئەویش بریتی بوو لە سەرکەوتن و میواندارێتی و ئامۆژگاری و دڵسۆزی دەربڕین بۆ یەکتری پێغمبەر درودی خی لەسەر بێ سەبارەت بە ئەو برایەتە بەیاننامەیەکی برایەتی لە ماڵی ئەنەس ئاشکرا کرد لە ئەنەسەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ پەیماندارێتی برایەتی خستە نێوان مهاجر و ئەنسارد لە خانوەکەی مندا سەبارەت بەو یەکخستنە هەندێ فەرموودە هەیە بە پاڵپشتی گێڕانەوەی سەحیح کە ئەم ڕیواەتانەیە یەکەم لە ئەنەسەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ برایەتی خستە نێوان ئەبوو عوبەیدە و تەلحەوە ئەویان لە مهاجرین و ئەوی تریش لە ئەنسار بوو دووەم لە ئەبی جوحیفەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ برایەتی خستە نێوان سەلمان و ئەبی دەردا ئەوە سێهەم لە ئیبن عباسەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ برایەتی خستە نێوان ئەنەس و ئیبن و مەسعودەوە چوارم سەبارەت بەو برایەتە جابیر ڕزای خی لەسەر بێ بۆمان دەگەڕێتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ نامەیەکی نووسی سەبارەت بەوەی کە لە هەموو چین و توێژێکی ئەنساری گەر خوێنێک ڕژە دەبێت هەمووان بەشدار بن لە دانەوەی پارەی خوێنەکەدا لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ نامەیەکی نووسی لە نێوان کۆچکاران و ئەنساردا کە هەردوو لاوەکو یەک دەبن بۆ بژاردننی خوێن گەر لە هەر لایەکیان بێت واتە ئەگەر کۆچکارێک پارەیەکی خوێنی هاتە سەر دەبێ ئەنساریەکان سەرجەم یارمەتی بدەن و ئەگەر یەکێکیان دەست بەسەر کرا دەبێ هەردوو لا وەک یەک پارە بدەن بۆ ڕزگارکردنی ئەو گیراوە بەشێکی تری ئەو بەیان نامەیە دەفەرمێت تا دەتوانن چاک مامەڵە بکەن لەگەڵ یەکتریدا سەبارەت بەو هۆکارانەی کە هاندەر بوون بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ تا بەیان نامەیەکی بەو جۆرە گەڵاڵە بکات کە برایەتیەکی شەرەفمەندانە بوو لە نێوان پیاوانی مهاجر و ئەنساردا ئەلعمەری دەفەرمێت کۆچکارانی مەکە کە ڕویان کردە مەدینە چەند گیر و گرفتێکی جۆرا و جۆر ڕووی تێکردن لە گیر و گرفتی ئابووری و کۆمەڵایەتی و تەندروستی چونکە زانراوە کە مهاجرین سرجەم سەروەت و سامانیان لێزەوت کراوە و بەجێیان هێشتووە شارەزابوونیان تەنها لە بواری بازرگانیدا بووە، ئەو بازرگانیەی کە تەنها قوڕەیش خۆی پێوە سەرقاڵ کردبوو. بەو شێوەیە پیاوانی موهاجیر بە هیچ جۆرێ شارەزاییان نەبوو لە کوشتوکاڵ و پیشەسازیدا کە ئەو دوانەش دوو بناغەی سەرەکی ئابووری بوون لە ناو شاری مەدینەدا. سەبارەت بەوەی کە بازرگانی ئیشی ئەوانە و پێویستی بە سەرمایە و پارە هەیە، مسوڵمانانیش پارەیان بەدەستەوە نەبوو. لەبەر ئەوە زۆر بە ئاسانی نیان دەتوانی بژێوی خۆیان دابین بکەن تا بتوانن ڕێگەی خۆیان بدۆزنەوە بۆ دروستبوونی قەوارەی خۆیان لە ناو شاری مەدینەدا سەبارەت بەوەی کە کۆچکارانی مەکە تازەن و نەناسراون و ئاوارن لە ناو شارەکەدا پەیوەندیەکی ڕاستەوخۆ و نزیکیان نەبوو لەگەڵ پیاوانی نیشتەجێی ناو شاری مەدینە و چونکە مهاجرین خۆیان لە خود و ناخی خۆیاندا هەستیان دەکرد بەو دووری و نامۆی و ئاوارەیی خۆیان و دووریان لە خزم و کەس و کاریان و بێتاقەتیان بۆیان ئەمانە هەمووی وای لێکردن پێویست بکات بەوەی کە مهاجرین وەکو هەژار و ئاوارە نەبن و بێنەوا و بێدەرەتان تەماشا نەکرێن لە ناو شاردا بەو شێوەیە پێویست بوو کە یاسایەکیان بۆ دابڕێژرێت کە بژێویەکی شەرفمەندانە و سەربەرزانەیان بۆ مسۆگەر بکرێ و وەک یەک تەماشا بکرێن لەگەڵ پیاوانی خاوەن موڵکی ناوشاری مەدینەدا و پێویست بوو یاسایەک هەبێت کە هەموو هەستێکی خۆ بەکەم زانی دوور بخاتەوە لە پیاوانی ئاوارە و مهاجرین کە هاتوونەتە ناو شاری مەدینە بۆیە بەم شێوەیە پێغەمبەر درودی خی لەسەر بێ بەیان نامەیەکی دەرکرد کە هەموو ڕوویەکی گرتبووەوە لە باسی ئامۆژگاری و سەردانی یەکتری و خزمایەتی و خۆشەویستی لە نێوان یەکتردا و یارمەتیدانی یەکتری و ئاسانکردنی گیروگرفتی یەکتری بەو برایەتی خوای گەورە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و یارانی شکۆمەند و سەربەرز کردبوو تا گەیشت بۆ ئاستێک لە برایەتی بنەڕەتی بەرزتر بوو بەوەی کەمیراتیان لە یەکتر دەگرت ئایا چەند جار پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم برایەتی خستە نێوان مهاجرین و ئەنسارەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوو جار برایەتی خستە نێوانیان جارێکیان برایەتی خستۆتە نێوان کۆچکاران لە ناو خۆیاندا چونکە ئەوان هەر کەسەی خەڵکی شوێنێک بوون هەندێکیان خەڵکی مەکە بوون و هەندێکیان خەڵکی هۆزەکانی دەوری مەکە بوون و دەشتەکی بوون هەمویان ئاوارە بوون و یەکتریان نەدەناسی لەبەر ئەوە برایەتی خستە نێوانیان پاشان برایەتی نێوان مهاجر و ئەنسار لەلایەکی تر بەڵگەش بۆ ئەمە ئیبن عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ برایەتی خستە نێوان عەبدوڵای کوڕی زوبەیری کوڕی عەوامی پورزای خۆی لەگەڵ عەبدوڵای کوڕی مەسعود کە هەردووکیان مهاجیر بوون ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ هاوپەیمانێتی خستە نێوان مهاجرین و ئەنساری مەدینەوە لە ناو ماڵەکەی مندا ئەویش دوو جار یان سێ جار بەم شێوەیە هەندێ لەو بڕگانەی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕیزی بەیاننامەکەدا هێنابووی بۆ جێگیربوونی پەیوەندی نێوان مهاجرین و ئەنسار بوو لە نێوان خۆیاندا ڕۆڵی بەرچاوی هەبوو لە سەقامگیرکردنی برایەتی نێوانیان لە لایەکی ترەوە و لە هەندێ بڕگەدا هاتووە کە وەکو نووسراوێک مابووە لای ئیمامی عەلی ڕەزای خوای لەسەر بێ و هەمیشە لە ناو کیفی شمشێرەکەیدا هەڵیگرتبوو بڕگەکانیش بەم شێوەیەن و هەموو ڕیوایەتەکان لە ئیمامی عەلیەوەیە ڕەزای خوای لەسەر بێ، یەکەم، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لەو بەیاننامەیەدا فەرمووی، شاری مەدینە حەرام کراوە لە نێوان عاعیر بۆ ثەور، هەرکەسێ ئاژاوەیەکی تیا بنێتەوە یان شتێکی تیا دروست بکات، یان ئاژاوە چێک داڵدە بدات نەفرینی خوا و فریشتەکان و سەرجەم خەڵکانی لێبێت لە قیامەتدا تەوبە و کاری چاکەی لێوەرناگیرێت و بەخشینی مسلمانان گەورە و بچووکیان هەر هەمووی وەک یەک وایە و هەر کەسێک ئەمانی برایەکی خۆی بشکێنێت ئەوە نەفرینی خوا و فریشتەکان و سەرجەم خەڵکانی لێبێت بە هیچ جۆرێک لە ڕۆژی کۆتاییدا تەوبە و کاری چاکەی لێوەرناگیرێت وە هەر عەبدێک سەر بە خاوەنەکەیەتی گەر خۆی بخاتە ناو هەر کۆمەڵێکی ترەوە بە بێ ئیزنی خاوەنەکەی و بچێتە لای ئەوان ئەوا نەفرینی خوا و فریشتەکان و سەرجەم خەڵکانی لێ بێ و لە ڕۆژی کۆتاییدا تەوبە و کاری چاکەی لێ وەرناگیرێت دووەم، پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت، ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ مەککەی قەدەغە کردووە و منیش مەدینەم قەدەغە کردووە لە نێوان هەردوو بەرزایەکەیدا و هەموو سنوور و پاوەنەکانیشیدا کەس بۆی نییە لە هەر جێگەیەک بە ویستی خۆی سەر ئاو بکا و دەست بە ئاو بگەیەنێ و کەسیش بۆی نییە نێچیری ئەو جێگەیە ڕاو بکات یاخود شتێک بدۆزێتەوە و هەڵی بگرێت تەنها بۆ یەکێک نەبێت کە ئاشکرای بکات لای خەڵکی و بیەوێت بیداتەوە دەست خاوەنەکەی هیچ کەسێک بۆی نییە درەختی ناو شاری مەدینە بشکێنێت مەگەر پێویستی پێی هەبێت بۆ خواردنی ئاژەڵەکانی کەس بۆی نییە چەک هەڵبگرێت لە ناو شاری مەدینەدا بۆ شەڕکردن سێهەم پێغەمبەر درودی خی لەسەر بێ دەفەرموێت نەفرەتی خوا لەو کەسە بێت کە قوربانی بۆ غەیری خوا دەکات نەفرەتی خوا لەو کەسەی کە نێوانی، زەوی، واتە سنووری زەوی، دەگۆڕێت و دەیدزێت و زەوی داگیر دەکات، وە نەفرەتی خوا لەو کەسەی کە نەفرەت لە دایک و باوکی ئەکات. واتە یەکێ بە یەکێ دەڵێ لەعنەت لە دایک و باوکت ئەویش دەڵێ لەعنەت لە دایک و باوکی خۆت، ئەوە لەعنەتی کردووە لە دایک و باوکی خۆی. وە نەفرەتی خوا لەو کەسە بێت بیدعەچیەک یان ئاژاوەچیەک داڵدە ئەدات. چوارەم، پێغەمبەر درودی خوای لەسەر بێت دەفەرموێت، مسوڵمانان خوێنیان وەک یەک وایە و بەخشینیشیان گەورە و بچووک وەکو یەک وایە و یەک دەستن سەبارەت بە کەسانی غەیری خۆیان واتە دوژمنەکانیان و بەهێزەکان و خێراکان ئەوەی کە لایەنە دەیگەڕنەوە بۆ لاوازەکان و دانیشتووەکان و نەتوانەکان واتە گەر جەنگ ڕوویدا ئەوە لاواز و بەهێز لە دەستکەوتدا وەک یەکوان وە هیچ باوەڕدارێک بە کافرێک ناکوژرێت، واتە گەر موسڵمان کافرێکی کوشت ناکوژرێتەوە بەڵکو خوێنەکەی دەدات، وە کەس بۆی نییە زیممییەک بکوژێت جولەکە بێت یان گاور، واتە ئەوانی سەرانە دەدەن بە دەوڵەتی ئیسلامی دەبێت پارێزراو بن لەلایەن موسڵمانانەوە، ئەگەر موسڵمانێک یەکێکی لێ کوشتن ئەوا دەبێت خوێنەکەی بدا، وە هەر کەسێ ئاژاوەیەک دروست کا لەناو شاری مەدینەدا ئەوا ئەنجامەکەی لە ئەستۆی خۆی دەبێت. هەرکەس ئاژاوەچیەک بگرێتە خۆ ئەوا نەفرەتی خوا و فریشتەکان و سەرجەم خەڵکانی لێ بێت. هەڵوێستی جولەکەکانی شاری مەدینە سەبارەت بە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ و مسلمانان. بۆ زانینی هەڵوێستی جوولەکەکان بەرامبەر عرب بەگشتی و بەرامبەر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان بە تایبەتی وە بۆ ناسینی ئەو فڕوفێڵانەی کە پێی هەستاون لە پێش ئیسلامدا و لە دوای هاتنی ئیسلام پێویستە بگەڕێینەوە بۆ پێشتر و بزانین جوولەکەکان کاریان چی بووە و چۆن بوون لە پێش هاتنی ئیسلامدا ئاشکرایە کە دوای چەوسانەوەی ئاشووریەکان و ڕۆمەکان بۆ ئەم جوولەکانە و ڕاوەدونانیان لە جێگەکانی خۆیانەوە ئەمانە بە کۆچکردن و ڕەوکردن گەیشتنە دوورگەی عەرەبوو لە شوێنانێکی وەک خەیبەر و مەدینە و یەمەندا نیشتەجێ بوون لە ماوەی مانەوەیان و بەسەربردنی ژیانیان لەگەڵ عەرەبەکاندا فێری زمانی عەرەبی بوون و تێکەڵ بە عەرەبەکان بوون لە ڕێگەی ژن و ژنخوازیەوە بەڵام لەگەڵ ئەوەشدا هەر زۆر چالاکانە قەوارەی خۆیان دەپاراست و زۆر شانازیان بە کەسایەتی جوولەکەی خۆیانەوە دەکرد و غەیری خۆیانیان بە سوک تەماشا دەکرد بە نمونە عربەکان پێیان دەوتن ئەوانە نەخوێندەوارن و ئەو شتانەی کە بۆ خۆیان حرام بوو ئەوان بە حەڵاڵیان زانیوە کە ئەنجام بدرێت لەگەڵ کەسانی غەیری خۆیان وەک عارەبەکان کە لە ناویاندا ژیاون جوولەکەکان کەسانێ بوون باڵادەست بوون لە بازرگانیدا بە تایبەتی بازرگانی دانەوێڵە و خورما و جلوبەرگ و شەراب و چەک و چاکسازی و زەڕەنگەرێتی و نەیان هێشتووە هیچ کەس ئەو بازرگانیانەی دەست بکەوێت لەگەڵ ئەوەشدا لە پیشەگەریدا زۆر کارامە بوون بە تایبەتی لە بواری پیشەسازی زەڕەنگەریدا هەروەها کەوتبوونە بڵاوکردنەوەی سوخواردن لەو شوێنانەی کە تایدا دەژیان لەگەڵ هەڵگیرسانی ئاشوب و ئاژاوە لە نێوان خەڵکیدا بۆ ئەوەی لاوازیان بکەن و سبەی ڕۆژ خۆیان باڵا دەست بن هەوڵیانەدا بە پارەی خۆیان هۆزەکانی ناو عربهان بدەن بۆ شەڕکردن لەگەڵ یەکتردا دوای شەڕەکەش داوای سویەکی زۆر گەوریان دەکرد لەو قەرزانی کە دەیاندا بە عربەکان دوای کوژانەوەی ئاگری ئەو شەڕەی کە ئەوان هەڵیان دەگیرسان پێشتر لە ڕێگەی ئەم کارانەیانەوە دەیانتوانی هەندێک قوارەی سربەخۆ بۆ خۆیان دروست بکەن و بەو قوارانەش خۆیان گرێ بدەن لەگەڵ لایەنەکانی تری عەربی چواردەوریاندا بۆمانەوەی قوارەکەیان زوو زوو دەبوو بە شەڕیان لەگەڵ عەرەبەکاندا ئەگەر شکستیان بهێنایە ئەو کاتە دەکەوتنە هەڕەشەکردن لێیان بەوەی کە پێغەمبەرێک هاتنی نزیک بۆتەوە و ئەوان دەچنە ڕیزی ئەو پێغەمبەرەوە و دەکەونە کوشتن و لەناوبردنی عەرەب و دژمنانی کوڕانی بەنی ئیسرائیل ئبن و ئیسحاق دەیگێڕێتەوە لە عاسیمی کوڕی عمەرەوە ئەویش لە هەندێ لە مامۆستا ڕیش سپیەکانی خۆیەوە دەیگێڕێتەوە و دەفەرمێت ئەوەی هانی داین بۆ ئیسلام بوونمان دوای ڕەحمت و ڕێنمویی خوا ئەو قسانە بوو کە ئەمان بیست لە جوولەکەکان چونکە ئێمە کەسانێکی مشریک بووین و بتمان دەپەرست بەڵام ئەوان کەسانێکی ئەهلی کتاببوون و زانستیان لابوو ئێمە هەندێ جار ئەگەر زیانمان پێ بگەیان نایە یاخود سەر بکەوتی نایە بە سەریاندا ئەوان پێیان دەوتین نزیکە کاتی هاتنی پێغەمبەرێک ئێمە لەگەڵ ئەو پێغەمبەرەدا بەو دەردەتان دەبین کە خی گەورە قەومی عاد و ئیرەمی پێ لە ناو بردووە زۆر جار ئەم هەڕەشەیەمان بەرگوێ دەکەوت لەلایەن ئەوانەوە کاتێ خوای گەورە پێغەمبەری درودی خوای لەسەر بێ نارد ئێمە دەست پێشخەریمان کرد بۆ باوەڕهێنان پێی کە بانگی کردین بۆ لای خوای گەورە زانیمان ئەو پێغەمبەرێ کە جوولەکەکان هەڕەشەیان لێ دەکردین پێی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 جوولەکەکانی ترکەوتبوونە دوژمنایەتی کردنیان چونکە ئەوان چوونەتە ڕیزی مسلمانانەوە ئەو جوولەکانەش ئەمانە بوون ڕیفاعی قەورەضی و عبدوڵای کوڕی سەلام و زەیدی کوڕی سەعنە و ئوسامەی کوڕی عوبەید و مەمونی کوڕی یامینی زانای جوولەکەکان تەنها ئەمانە بوون کە مسلمان بووبوون ڕیفاعە دەفەرموێت سەبارەت بە ئەهلی کتاب کە من یەکێ بووم لەوانی کە باوەڕم هێنابوو بە پێغەمبەر درودی خی لەسەر بێ بەڵام ئازار دراین لەسەر ئەو باوەڕبوونەمان و کاتێ قورئان دەخوێنرێتەوە بەسەریاندا دەڵێن ئێمە باوەڕمان پێهێنا چونکە بەڕاستی حەق و ڕاستەقینەیە و لەلایەن پەروەردگارمانەوە پێمان ڕاگەیەنراوە بێگومان ئێمە پێشتر هەر مسلمان و فەرمانبەر بووین ئەوانە دووجار پاداشتیان پێدرێت بەهۆی خۆگری و ئارامگریانەوە بە چاکەش بەرهەڵستی خراپە دەکەن هەروەها لەو ڕسق و ڕۆزیی کە پێمانداون دەبەخشن پێدەچێت ئەم دە کەسە لە جوولەکە سەرکردەکان نەبووبن لە ناو شاری مەدینەدا چونکە دە پیاوی ناوداری سەرکردیان هەبوو گەر ئەوان مسلمان بوونایە سرجەم ئەو جوولەکانە مسلمان دەبوون و دوا نەدەکەوتن لە شوێنکەوتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ وەکو فەرمودەکەی ئەبوو هوڕێڕە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی گەر دە کەس لە جوولەکەکان باوەڕیان بە من بهێنایە ئەوە هەموو جوولەکەکان باوەڕیان دەهێنا لە دوای گەیشتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوە لە بەڕێزەکانی بۆ شاری مەدینە جوولەکەکان دەستیان کرد بە پڕوپاگەندە و دەستیان کرد بە جێبەجێکردنی کۆمەڵێک پلان بۆ ناشرینکردنی کەسایەتی پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵە بەڕێزەکانی و لەم ڕوانگەیەشەوە چەندین هەڵوێستی نەشیاویان بەرامبەر ئەنجامدان بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا بەردەوام دەبین لە باسکردنی ئەو هەڵوێستانەی کە جوولەکەکان هەیان بوو بەرامبەر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و بەرامبەر بە هاوەڵە بەڕێزەکانی تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەستپێرین خواتان لەگەڵ